ئەڵقەی نۆزدە. زوسیموف پیاوێکی کەڵەگەتی بەخۆ بوو، دەم و چاوی پڕ و ڕەنگی پەڕیو و ڕیشی تاشراو بوو، قژی گەلێک زەرد و پاکژ و چاویلکەیەکی لە چاودا و ئەموستیلێکی گەورەی زێڕ لە پەنجە ئەستوور و هەڵاوساوەکەیدا بوو، تەمەنی دابوویە بیست و حەوت ساڵ. پاڵتاوەکەی هەرا و جوان و پانتۆڵێکی هاوینەی کاڵی لە پێدا بوو. بە گشتی هەرچییەکی لە بەردا بوو دەلال و رێک و قەشەنگ بوو. کراسی سپی بێگەرد، زنجیرێکی سەعاتی زۆر گەورە، لە رێ رۆیشتنیشدا هێن لە سەر خۆ، کە وا دەزانی نەخۆشە. لە هەمان کاتدا وا خۆی پیشان ئەدا کە زۆر لە خۆی ناکا، بەڵام لەگەڵ ئەوەیشدا کە زۆر هەوڵی ئەدا لە بەرگ پۆشیندا ئەوە بشارێتەوە، کەچی بەردەوام و لە هەر چرکەساتێکدا ڕواڵەت بازێکەی بە ئەشکرا پێوە دیار بوو. هەموو ئەو کەسانی ئەیانناسی بە کابراایەکی سەرسەخت و بە گرفتیان دانا بەڵام لەسەرەوەیش کۆک بوون کە پیاوێکە پیشەکەی خۆی زۆر باشەزانێ ڕازۆ میخین هاواری کرد هاوڕێ دوو جار هاتووم وەلات بڕوانە هاتۆتەوە سەرخۆی زوسیمۆڤ کە بە وردی لە ڕاسکۆڵنیکۆڤ ڕامابوو، لەسەر قەنەفەکە لە خوار ئەوە دانیشت. زوو پاڵی دایەوە. ڕوو بە ڕاسکۆڵنیکۆڤ وتی، ئەیبینم. ئەیبینم. دە ئێستا حاڵتان چۆنە؟ ها؟ ڕازۆمیخین وتی، هێشتا هەر خەمۆکە. ئێستا کراسەکەیمان گۆڕی. زۆری نەمابوو بگری. زوسیمۆڤ وتی، ئاساییە. ئەتانتوانی کراس گۆڕینەکەتان بخستایەتە دوایی. نەبزی باش لێدە هێشتا سەرت دێشێ ها؟ ڕاستکۆڵنیکۆڤ وتی نا باشم زۆر باشم ڕاستکۆڵنیکۆڤ لەسەر قسەکانی سوور و بەتوڕێیەوە ئەیکردن لە پرێکدا کەمێک هەستا چاوی بروسکەیدا و لێ زۆر زوو کەوتەوە سەرسەری نەکە و ڕووی لە دیوارەکە کردەوە زوو سیمۆف کە زۆر بەوردی چاودێری لێکرد بێ دەربستانە وتی زۆر باشە هەموو شتێک لە جێ خۆیدایە هیچی خواردووە؟ هەموو شتێکیان بۆ باس کرد و لیان پرسی کەچی بدەنێ زوسی مۆڤدی هەموو شتێکی بدەنێ شۆربە چا وەێ قارچک و خیاری مەدەنێ گۆشتی گایش چاگنێ و باشە ئیدی قسەی ناوێ لەگەڵ ڕاز و میخیندا سیرێکی یەکتریان کردوتی پێویستی بە دەرمان نییە هیچی مەدەنێ سبەی خۆم دێمەوە ڕەنگە ئەمڕۆیش ئەتوانین. ڕازومیخین وەک لای خۆیەوە بڕیاری دابێ وتی سبەی شەو ئەیبەم بۆ گەڕان بۆ باخی یوسوپف لەوێوە سەر لە کۆشکی بلورینیش ئەدەین. زوسیموف وتی من بم بەیانی هەروا وازی لێ دێنم ڕەنگە کەمێ خراپ نەبێ. دەی دوایی بزانی چۆن ئەبێ؟ ڕازومیخین لە پڕێکدا ڕووی لە زوسیموف کرد و وتی، بەداخەوە، ئەمڕۆ من بەهۆی ماڵ گواستنەوە میوانداریم هەیە، ماڵەکە هەرچەند هەنگاوێک لێرەوە دوورە، خۆزگە ئەویش بهاتایە، هیچ نەبێ هەر لەسەر قەرەوێڵەکە لەناوماندا ڕابکشێ، تۆیش ئەبێ بێیت لەبیرت نەچێ خۆت بەڵێنت داوە. زوسیمۆڤ وتی زۆر باشە وەلێ تۆزێ درەنگ دەم چی دامادە کردووە ڕاز و میخێنوتی هیچ چاو ڤۆدگا و ماسی وشک و جۆرێک نانی خۆماڵی تایبەت هەمووی خۆمانەیە زوسیمۆڤ وتی کێن ئەو کەسانە؟ ڕازومیخین وتی هەموو ئێرەیین، هاوڕێی تازەن. بێجگە لە پیرەمامێکم کە ئەویش هەر تازەیە چونکە دوێنێ بۆ هەندێ کار هاتۆتە پترزبورگ، بە پێنج ساڵ جارێک یەکترە بینین. زوسیمۆڤ وتی کێیە؟ ڕازومیخین وتی هەموو تەمەنی بە بەڕێوەبەری پۆستی ناوچەکە بەسەر بردووە. مووچەی خانەنشینی وەرەگرێت، تەمەنی شەست و پێنج ساڵە. پێویست ناکا ئەوەندە قسەی لەسەر بکەم، بەڵام حەزەکەم بڵێم کە خۆشمەوێ. پۆرفیری سیمیۆنۆڤیچ، لێکۆڵەری ناوچەی ژدێ، مافناسە. تۆش ئەیناسی. زوسیموف وتی، ئەویش خزمتە؟ رازومیخین وتی، خزمێکی زۆر دوورمە. بۆ پێت ناخۆشە؟ چونکە جارێک شەڕتان بووە. ئێستا ئەتەوێت نێیت؟ زوسیموف وتی، من ئەوم لا مەبەست نییە. رازومیخین وتی، چاکتر. کەواتە هەندێک خوێندکار، مامۆستایەک، کارمەندێک، مۆسیقارێک، ئەفسەرێک، کە زامیتوفە. زوسیموڤ وتی، تکایە پێم بڵێ بزانم، نێوان تۆ، یان با بڵێین ئەو، لێرەدا ئاماژەی بۆ ڕاسکۆڵنیکۆڤ کرد و لەسەر قسەکەی ڕۆیشت، لەگەڵ یەکێکی وەکوو زامیتوفدا چی کۆیەک هاتەوە؟ ڕازومیخین وتی، های لەو دوودڵییە! مەبەستت بیروباوەڕە؟ ئەو کەسانە بوونیان بەسەر سپرینگێکەوە هەیە. بەرنامەڕێژ کرا و ناتوانێ بە ئارەزووی خۆی ئەم لاو ئەو لا بکا بە ڕای من ئەو پیاوێکی باشە ئەمە خۆی لە خۆی دا گرنگترین بیر و باوەڕە ئیدی نایشمەوێ شتی تر بزانم زامی توف مرۆڤێکی زۆر چاکە زوسیمۆڤ وتی بە هەر حاڵ باش ئەزانێ لەسەر دووپە دیاری بکە مرۆڤێکی بەرژەوەندخوازە ڕاز و میخین بە تووڕەبوونێکی نائاساییەوە هاواری کردووتی چی لێ بکەم بەرژەوەندخوازە یان نا قیرسیە جا چی ئەگەر وابێ بۆ من لەو لایەنەوە پیام داهەڵداوە کە لە سەردووپە دیاریەکات و بەرژەوەندخوازە من تەنیا ئەوە متووە کەەوە خۆی مرۆڤێکی باشە ئەگەر بمانەوێ بە چاکی لە هەموو لایەکە و خەڵکی هەڵبسەنگێنین زۆر کەسەن بە پاکی نامێنەوە من بڕوای تەواوم هەیە ئەگەر من خۆم بەو شێوەیە تاوتێ بکرێم نرخی سەلکە پیازێک و پولێکی قەڵبم نامێنێ تەنانەت ئەگەر تۆیشم بخەنە سەر زوسیمە وتی ئەمەی کەوتت کەمە تۆ لای من نرخی دوو سەلک پیازت هەیە ڕاز و میخێنوتی بەڵام من تەنیا بە سەلکە پیازێک تۆکڕم دەی دانیشتنەکە خۆشتر بکە زامی تف هێشتا مێر مناڵێکە توانم گوێ ڕابکێشم ئەوێت بەلای خۆمدا ڕای بکێشم نەک لە خۆمی تەرە بکەم تۆ ناتوانانی یەکێک بۆ چاک بکەیت کە لە خۆتی دوور بخەیتەوە بە تایبەتی مێر منداڵێک لەگەڵ تەمەنی وادا ئەبێت دووقات هەوڵ بدەیت وەلێ ئێوەی گەوجە پێشڕەوەکان لە هیچ ناگەن ڕێزی مرۆڤتان لا نییە ئەو کەسەیش ڕێزی مرۆڤ نەزانێ خراپەکاری لەگەڵ خۆی داکە ئەگەر وەک ئەنجام حەزەکەی بزانی بەڕاستی پێت بڵێم کە من و ئەو کاری هاوبەشمان هەیە زوسیمۆڤ وتی بێگومان ئەمەوێت بیزانم ڕاز و میخێن وتی کێشەی بۆ یەکێکە واتە نەقاشەکە بێگومان هەڕزگاریەکەین ئەوەیش بزانە کە تا ئێستا هیچی لەسەر نییە کارەکە زۆر ڕوون و ئاشکرایە ئەوەی لەسەر ئێمەیە زووگەیاندنیەتی بە کۆتایی زوسی مووتی کامە بۆیەچی ڕاز و میخێنوتی چۆن بۆم باس نەکردویت؟ وەلێ نا. من هەر سەرەتایەکم لێ باس کرد. بەڵێ، دەربارەی کوشتنی پیرێژنە سوخۆرەکە یان ژنە کارمەندەکە. ئێستا بۆیەچیەکەیشی تێوەگلاوە. زوسیموڤ وتی لەبارەی ئەو کوشتنەوە پێشتر شتێکم لێ بیستیت بەلایشمەوە زۆر گرنگە. تا ڕادەیەکیش لە ڕۆژنامەکانیشدا هەر شتێکم لەبارەی کوشتنەکەوە خوێندەوە، بەڵام ناستاسیە کە بەدرێژایی ئەو ماوەیە لە ژورەکەدا وەستابوو، پاڵی دابووە دەرگاکەوە و گوێی هەڵخستبوو. لە پرێکدا ڕووی لە ڕاسکۆڵنیکۆف کرد و وتی، لیزاڤێتایشیان کوشتووە؟ ڕاسکۆڵنیکۆف بە دەنگێکی زۆر نزمەوە کە بە زەحمەت ئەبیسترا وتی، لیزاڤێتا؟ ناستاسیا وتی، بەڵێ، لیزاڤێتای دەڵاڵ. نایناسیت ئەهاتە ئێرە بۆ خوارەوە تەنانەت کراسەکەی بۆ پینەکردیت. ڕاسکۆڵنیکۆف ڕووی لە دیوارەکە کردەوە چاوی بڕیە ئەو پەڕە کاغەزە پیس و زەردانی کە پڕبوون لە نەخشی گوڵی سپی گوڵێکی سپی هەڵبژات کە وێنەکەی ناشیرین و خەتی قاوەی تیابوو کەوتە لێ ڕامانی کە چەندە پەڕێتیایە و هەر پەڕە گوڵێکیش چەندە ددانە و هێڵی لە خۆ گرتووە هەستی کرد دەست و پێی ئەوەندە سست بوون وەک ئەوەی کە ئەو ئەندامانەی لێ کرابوو بوونەوە وا بوو لەگەڵ ئەوەیشدا بە سەر خۆیدا نەهێنا و چاوی لە سەر گوڵە بچکۆلەکە لا نەبرد زوسیمۆڤ وتی باشە ئەی بۆیە چیەکە چۆن؟ ڕازۆمیخین بە گەرمیەوە لە سەری ڕۆشت وتی هیچ ئەویشیان لە ڕیزی بکوژەکان داناوە زوسیمۆڤ وتی هیچ بەڵگەیەکی لەسەرە؟ رازومیخین وتی، بەڵگە؟ هەرچەندە شتێکیان دەستگیر بووە، وەلێ ئەبێت ئەوە بوترێ کە ئەو بەڵگانە بەڵگەی راستی نین و ئەبێت ئەمە بسەلمێنرێ. چیرۆکەکە ئەمەیە کە یەکەم جار گومانیان لە کوخ و پستریاکوف کرد و گرتیانن. ئای، چ کارێکی دەبەنگانە بوو! مرۆڤ لە کاری وا شەرم ئەیگرێت. رەنگە ئەمڕۆ پستریاکوف سەرم لێ بدا. بەڕاست. رودیا، تۆ ئەم مەسەلەیە نازانیت؟ لە پێش نەخۆشیەکەت دا روویدا، رێک لە شەوی ئەو رۆژەدا کە تۆ لە بەڕێوبەرێتی پۆلیس بێهۆش کەوتیت، یانی هەر ئەو کاتەی باسیان لەو کێشەیە کرد. زۆسیمۆڤ وردبینانە سەرنجی دایە راسکۆڵنیکۆف، بەڵام ئەو وەک نەبای دیبێ و نەباران وابوو. زۆسیمۆڤ بە توانجەوە وتی، ئەزانیت ڕازومیخین چەندە لێ دەڕوانم لەسەر ئەم مەسەلێ تۆ گەلێک زۆر بڵێ یەکەی ڕازومیخین مشتی بەسەر مێزەکەدا کێشاوتی وایە وەێ هەرچۆنێک بێ هەر لەو بەڵایی ڕزگارەکەم ئازانی چ شتێک زۆر دڵی مرۆڤ ئەهێنێتە جۆش ئەوەی کە ئەوان درۆکەن کە گرنگ نییە چونکە ئەکرێت هەمیشە لە هەڵە خۆش بیت تەنانەت خودی هەڵە چاکەی ئەوەی هەیە کە ئەتگەیەنێتە ڕاستی. نا، من داخی ئەوەمە کە ئەوان هەڵە ئەکەن و پاشان هەڵەکەیشیان بە گەورەیی دائەنێن. من ڕێزم بۆ پۆرفیری هەیە، بەڵام تۆ ئەزانیت چی لە سەرەتاوە ئەمانەی بە هەڵەدا برد؟ ئەوەی کە دەرگاکە داخرابوو، کاتێکیش ئەو دوانە لەگەڵ دەرگاوانەکەدا گەڕانەوە، دەرگاکە کرابۆوە. لەوە گەشتنە ئەو ئەنجامەی کە بێتکوخ و پستریاکوف بکوژەکە بن. ئاخر ئەمەیە لۆژیکی ئەوان. زوسیموف وتی، باشە، تۆیش ئەمەندە خۆت سەغڵەت مەکە، تەنیا گرتویانن، ئاخر نابێت کە. بەڕاست من ئەم کوخەم پێشتر دیوە وا دیارە ئەو شتانەی لە پیرێژنەکە کڕیوەتەوە کە ماوەی ڕەهنەکەیان بەسەرچووە وایە؟ ڕازو میخێن وتی بەڵێ ساختە چییە سەنەدەکانیش ئەکڕێ زۆڵ و دەستبڕێکە بۆ خۆی بەڵام چاوی دەرەهات ئەزانیت من بۆ لە پێستی خۆم دەرەچم لە ڕۆتینێکی کۆنی زۆر داڕزی و کە کەڵکی نەماوە لە کاتێکدا کە توانرێ ڕێگایەکی زۆر نوێ بۆ چارەسەرکردنی کارەکە لەبەر بگیرێت تەنیا لە ڕێ نیشانەکانی دەروونزانیەوە ئەتوانرێ بگەیتە ڕاستی ئەوان ئەڵێن ئێمە بەڵگە و نیشانەمان هەیە ئاخر بەڵگە هەموو شتێک نییە لانی کەم نیوەی کێشەکە لەوەدایە کە چۆن ئەتوانن ئەو بەڵگانە لێک بدەرەوە زوسی مەوتی تۆ خۆت ئەتوانی بە چاکی لەو بەڵگانە کەڵک وەربگری ڕازۆمی خێنوتی تۆش سەیریت آخر ناوێ بێدەنگی کاتێک هەستت کرد کە بەڵێ ئەو کاتە بەڕاستی هێز دەکەی کە توانای هاوکاری کردن هەبێ ئەگەر، ئا، ئایا تۆ باش ئاگاداری بەسەرهاتەکەی؟ زوسیموف وتی، باش یەزانم، بەڵام چاوەڕێی ئەوەم بۆ یەکێکە خۆی بۆم بجەڕێتەوە. ڕازومیخین وتی، ڕاست دەکەی، کەواتە گوێ لە چیرۆکەکە بگرە. هەر ڕۆژێک دوای کوشتنەکە، سەرلەبەیانی کاوان هێشتا سەرگەرمی کوخ و پستریاکوف بوون، ئەگەرچی ئەم دوانە چ هەنگاوێکیان نابێت وتویانە و مەسلەکە تەواو ڕوون و ئاشکرایە لە ناکاوێکدا شایەتێک هاتۆتە گۆڕێ کە هەرگیز کەس چاوەڕی ناکات لادێیەک بە ناوی دووشکین خاوەنی مەیفرۆشیەکە بەرامبەر ئەو ماڵی تاوانەکەی تیاکراوە ئەڕوات بۆ بەڕێبرێتی پۆلیس و پاکەتێک گەوهر و گوارەی ئاڵتون لەگەڵ خۆی دابە چیرۆکێکی درێژیان لەسەری بۆ ئەگەڕێتەوەڵێ سێ ڕۆژ لەوە بەر سەر لە ئێوارە کەمێک دوای سەعات هەشت ئاگات لە ڕۆژ و سەعاتەکە هەیە؟ بۆ یەکێک کە پێشتریش هاتۆتە لام ناوی نیکۆلا ئەم پاکەتە و گوارەی زێڕ و بەردە بنرخەکانی بۆ هێنام ئەیویست ئەوانە بەرامبەر بە دوو ڕۆبڵ بە بارم تا لای من دابنێ کە پێم وت ئەمانەت لەکوێ هێناوە وتی لە ڕاڕەوەکەدا دۆزیومەتەوە ئیتر منیش پرسیاری ترم لێ نەکرد ئەمە دوشکین ئێلت منیش گەڵایەکمدایە مەبەستی ڕۆبلێکە چونکە زانیم ئەگەر لای من داینەنێت بە بارمتە لای یەکێکی تری دانێت هەمووی یەکێکە ئەو هەر ئەیدا بە ئارەق کەواتەوا چاکترە ئەم شتە لای من بمێنێتەوە وەک ئەڵێن کارت باش بێ و ترست نەبێت ئەگەر شتێکیش هاتە پێش و مقۆمەقۆیەک پەیدا بوو ئەو ساخۆم مەسلەکە ئەگەنمە لای پۆلیس هەڵبەتە قسەکانی بێسەرەوبەرن من دۆشکین ئەناسم کە وەک سەگ درۆکە ئەو خۆشی پارە بەسووەدا ماڵی دزیە شارێتەوە ئەو شتە سیڕۆبلی بۆیە لە نیکۆلا وەرگتووە نەک لەبەر ئەوەی بێت و خەبەری لێبدا بەڵکو لەبەرەوەیە کە ترساوە وەلێ با وابێ قەیروسیان گوێ بگرە پاشان دووشکین بەردەوام وتی من ئەو جوتیارە یعنی نیکۆڵە دیمنتیف لە مناڵیەوە ناسم خەڵکی ناوچەی زارایسکە و شاری خۆمانە چونکە ئێمەش خەڵکی ڕزین نیکۆلا هەرچەندە لە ئارەخۆرە قورسەکان نییە بەڵام هەندێک جارەخواتەوە ئێمە ئەمانزانی کە ئەو لەگەڵ دیمیتریدا لەم ماڵدا کاری بۆ یەکەن ئەو دیمیتری خەڵکی شوێنەکەن بە کورتی هەر ئەوەندەی ڕۆبڵەکەی وەرگرت زوو وەردی کردەوە یەکسەر دوو پێکی بچکۆلەی خواردە و باقی پارەکەی وەرگتەوە بۆی دەرچوو بەڵام لەو کاتەدا من دیمیتریم لەگەڵیانە بینی بۆ ڕۆژی دوای بیستمان کە ئەلێنا ئیڤانۆڤنا و لیزاابێتە ئیڤانۆڤنای خوشکیان بە تەور کوشتووە ئێمە ئەوانیشمان ئەناسی من هەر لە گوارەکانەوە گومانم هەبوو چونکە ئەمزانی کە ئەو خوالێخۆشبووە لە بارمتەیشتا پارەی بە سوەدا بۆیە چووم بۆ ماڵەکەیان و هێدی هێدی لەوێ کەوتمم پرس و جۆکردن لە سەرخۆ لە هەمویانم پرسی نیکۆلا لێرەیە دیمیتری وتی نیکۆلا چووە بۆ بەزم و ڕزمی خۆی بەیانی بە سەرخۆشی هات بۆ ماڵەوە دە دەقیقێک مابوو و ڕۆشت بووە دیمیتریش کە ئیتر ئەوی نەدی بوو خۆی بە تەنیا کارەکەی ئەنجام دابوو. شوێنی کارەکەیان لە قاتی دووەم بوو. پلیکانەکانی ئەمان لەگەڵ پلیکانەکانی ماڵی ئەو داماوانەدا یەکێک بوو. کە هەموو ئەمانەم بیست، ئەوسا لای کەس هیچمان نەدرکان. ئەمە دوشکین واڵێ. بەڵام ئەوەی پەیوەندی بە کوشتنەکەوە بێ، ئێمە چەند توانیمان تاوتوێمان کرد و گەڕاینەوە ماڵەوە. هەر لە گومان و سەرسوڕماندا بووین. ئەمڕۆ بەیانی سەعات هەشت، یەعنی ڕۆژی سێم، تێگەیت؟ بینیم نیکۆلا هاتە لام. وشیار نییە بەڵام زۆریش سەرخۆش نییە قسەی وەرەگرت لەسەر سەکۆکە بێدەنگ دانیشت لە مەیخانەکەدا بێجگەلە و تەنیا پیاوێکی غەریبە و ئاشنایەک کە لەسەر قەنەفەکە خەوتبوو دوو مناڵی کارگوزاری خۆشمان هەر لەوێ بوون لێم پرسی دیمیتری دی وتی نانم دی وتم نەیش هاات بۆ ئێرە وتی نا لە سێ ڕۆژ لەمەو بەرەو نەهاتووە وتم دوێنە شەو لە کوێن نووسیت وتی لە شەقامی پسکی نزیک بە کال و منسک وتم کەواتە و ڕۆژە گوارەکانت لە کوێنە وتی لەسەر شۆستەکەدا دۆزیمەوە ئەم قسەی بە شێوەیە کرد کە ڕووی لە من نەبوو وتم بیستوم ئەو شەوە لە فلان سعاتدا لەسەر پلیکانەکان گوێی تیژ کرد و چاوی کرانەوە لە پرێکدا ڕەنگی وە گەچی سپی لێ هات منیش هەر بەو جۆرە باسم بۆ کرد ئەو کلااوکە هەڵگرت بۆی بڕە ویستم ڕایگرم پێم وت نیکۆلا ڕاوستە ناتەوێ شتێک بخۆیتەوە خۆشم ئاماژەیەکم بۆ بۆیە کرد کە بەر دەرگاکە بگرێت و خۆم لە پشتی سەکۆکەوە هاتمە دەرێ. لەو کاتەدا نیکۆلا هێند چالاکانە ڕاپەڕی و کەوتە سەر شەقامەکە و لە کۆڵانەکەوە هەڵات کە تەنیا جێ پێیم بەدی کرد ئیتر من گومانم نەما کە ئەو تاوانەکەی کردووە. زوسیمۆڤ وتی بێگومان. ڕازومیخین وتی ڕاوەستە. گوێ بۆ کۆتایەکەی بگرە. بێگومان بۆ گرتنی نیکۆلا هەوڵێکی زۆریاندا مەیخانەکەی دوشکینیان پشکنی و خۆیان گرت هەروەها دیمیتری و دانیشتوانی کال و منسکیان ژێر و بان کرد نیانتوانی بیگرن تا سێ ڕۆژ لەمەوبەر کە لە پڕێکا نیکۆلایان هێنا لە نزیک دەواازەی سین لە کاروان سەرایەکدا گرتبیان وەگەڵێن کە چوەتە ئەوێ خاچە زیوینەکەی لە ملی کردۆتەو و لە باتیەوە داوای قاپێک ڤۆدگای کردوە ئەوانیش داویانەتێ دوای چەند دەقیقەیەک ژنێکی لادێی ئەڕوات بۆ گەوڕەکە و لە درزی دەرگاکەوە نیکۆڵ ئابینێ کە پشتێنەکەی بە دارێکەوە هەڵخستوە و ئەڵقەیەکی تێکردوە چوەتە سەر تەختە دارێک و ئەیەوێت ئەڵقەکە بکاتە ملی خۆی ژنە لادێیەکە کەوێتە هاوار خەڵکەکەی لێکۆبنەوە پێڵێن ها ئەمە تۆی نیکۆلا ئەڵێت بمبەن بۆ فڵان شوێنی پۆلیس دان بە هەموو شتێک دانێم ئەوانیش بە ڕێزێکی زۆرۆ هێنان بۆێرە ئێمەش کەوتینە پرسیینی کەیت چۆنیت و بۆچی و تەمەن چەند ساڵە وەڵامی دایەوە تەمەنم 22 ساڵە پێمانوت کە لەگەڵ دیمیتریدا کارت دەکرد لە فلان سعاتدا کەست لەسەر پلیکانەکان بینی وتی بێگومان خەڵکم دیوە ڕەنگە زۆریش بووبن بەڵام گوێم پێ نەداون وتمان ئەی گوێت لە هیچ نەبووە لە دەنگە دەنگ و هەرایەک وتی هیچ شتێکی نائاسایم گوێ لێ نەبووە پێمانوت ئایا تۆ کە نیکۆلات لە هەمان ڕۆژدا ئەتزانی کە فلانە پیرێژن لە فلان ڕۆژ و فلان سعاتدا لەگەڵ خوشکەکەی داکوژراون و هەرچیکیان هەبوو براوە وتی نەمەزانی و نەڕۆحم پێی وتوم. یەکەم جار سێ ڕۆژ لەمەوبەر لە مەیخانەیەکدا لە ئاڤاناسی پاڤلۆڤیچم بیست وتمان ئەی گوارەکان لە کوێنە وتی لەسەر شۆستەکە دۆزیمەوە وتمان بۆ ڕۆژی دوایی لەگەڵ دیمتیدا نەهاتیتە سەر ئیش وتی خەریکی ڕابواردن بوو. وتمان لە کوێ؟ وتی لە فلان شوێن و فلان شوێن. وتمان بۆ لە دەست دووشکین ڕات کرد؟ وتی چونکە لەو کاتەدا زۆر ترسام. پێمان و لە چی ترسایت؟ وتی لەوەی تاوانبارم بکەن. وتمان کە تۆ گومان لە خۆت ناکەی ئەی بۆ ئەترسیت؟ ڕازومی خێنوتی زوسیموف. باوەڕەکەیت یان نا ئەم پرسیارانیان وە خۆی چۆنە لێیان کردووە من چاکەزانم بەڕاستی پێم گەشتووە باشە چۆنە ڕای تۆ چۆنە زۆسیمۆڤوتی وەلێنا چونکە بەڵگە و دەلیل لە بەردەستدایە ڕاز و میخێنوتی من ئێستا پەیوەندیم بە بەڵگە و مەڵگەوە نییە بەڵکو مەبەستم ئەو لێ پرسیینەوەی کە لەگەڵیان کردووە مەبەستمەوەیە کە ئەمانە چۆن لە ئەرک و پیشەی خۆیان تێگەیشتون باوا بێت نەعلەتیان لێبێ ئەوەندە تاویان دایە و فشاریان بۆ هێنا کە لە دواییدا خۆی بەدەستەوە دا وتی گوارەکانم لەسەر شۆستەکە نەدۆزیەوە بەڵکو لەو ئاپارتمانەدا دۆزیمەوە کە من و دیمیتری بۆیەمانە کرد وتمان ئاخر چۆن وتی چۆن بەم جۆرە بە درێژایی ئەو ڕۆژە من و دیمیتری بۆیەمانە کرد نزیکی سعات هەشت دویستمان بڕۆین دیمتری قەڵەم بۆیەکەی هەڵگرت و هێنای بە دەم و چاومە. دەم و چاومی بۆیە کرد و بۆی دەرچوو. منیش کەوتمە دوای. بە دوایدا ڕامەکرد و هاوار هاوارم بوو. هەر کە ویستم لە پلیکانەکانەوە بڕۆمە داڵانەکەی دەرەوە، بەر دەرگاوانەکە کەوتم کە لەگەڵ چەند بەڕێزێکدا وەستابوو. نازانم ژمارەی ئەو بەڕێزانە چەند بوو، تەنیا ئەوەندە زانم کە دەرگاوانەکە کەوتە جوێن پێدانم. دەرگاوانێکی تری لێ بوو ئەویش جوێنی پێدام. ژنی دەرگاوانەکەش هاتە دەرێ و جوێن بارانی کردم پیاوێکیش کە لەگەڵ خاتونێکدا لە دەرگاکەو ئەهاتنە ژووری ئەویش کەوتە جوێندان چونکە من و دیمیتری بە جووتە لە بەردەرگاکە کەوتبووین و ڕێگامان لێگرتبوون من قژی دیمیتریم گرتبوو دابووم بە زەویدا دابوومە بەر مستەکۆڵە دیمیتریش لە ژێرەوە قژی منی ڕاکێشا و مستی پێدا کێشام بەڵام ئێمە ئەم کارەمان بە ڕق و دوژمنایەتیەوە ناکرد بەڵکو لە ڕووی خۆشەویستی و کات بەسەر بردنەوە بوو پاشان دیمیتری خۆی ڕزگار کرد و بەرەو کۆڵانێک کەڵات منیش بە ڕاکردن کەوتمە دوایی و پێی نەگەشتم بە تەنیا گەڕام و ئاپارتمانەکە چونکە بوو کەرەسەکان کۆبکەمەوە کۆمکردنەوە و چاوەڕێی دیمیتری بووم کە بگا لەو کاتەدا لە بەردەم دەرگاکە لە ڕاڕەوەکەدا لە سوچێکدا قاچم بەربەستەیە کەوت کردمە و تەماشام کرد بینیم لە کاغەزێکەوە پێچرا بوو